الحمد لله رب العالمين الصلاة والسلام على قائد المرسلين نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين ربنا لا تزه قلوبنا بعد إذ ديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقینا عذاب النار اللهم امین برایانی بەڕێز و خۆشەویستم خوشکە ئیماندارەکان و سڵاو ڕەحمەتی خوای گەورە بڕژێ بە سەرتانە ئەو کاتۆ هەموو کاتێکتان شاد و بەختەوەر بێ داواکارم لە ئەلله تەعالا کە پێیەکانمان ڕاگیراو کا لەسەر دینەکەی فێرمانکە و تێرمانکە و شارەزایمان زیاتر کە اللهم ئامین ئەجمعین برا خوشکە بەڕێزەکانم پێم خۆش بوو وەکو بیرخستنەوەیەک بۆ خۆم و پاشان بۆ ئێوەی بەڕێز و خۆشەویستیش ئەویش بەکارهێنانی وشەی ان شاء اللە یە ئەگەر خوا ویستی لەسەر بێ بە کوردەواری خۆمان کە بەداخەوە نازانین چۆن ئەم وشەیە بەکاربێنین و شوێن و مەکانەتەکەی لەکوایە و و لە کوێشا نابی ئەم وشەیە بەکاربهێنێ برا خوشکە بەڕێز و خۆشەویستەکان چونکە لایەنی پیرۆز ئیسلامە پاشەوەی کە الله تعالی فەرمی اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا دوای ئەوەی کە خوای گەورەم ئایەتەی ناردە خوارەوە پێغەمبەری خوا علیە سەلات وسلام ئەم ئیسلامە و ئەم بەرنامە پیرۆزە کۆتایی پیهات ئەوەی کە حەڵاڵە هەتا ڕۆژی قیامەت حەڵاڵە ئەوشی کە حرامە هەتا ڕۆژی قیامەت حرامە وەخوای پەروەرگار ڕازی بووە بەوەی کە ئیسلام دینی هەتا هەتایی بان بێ کەواتە ئێمە نابێ بە هیچ شێوازێ لەو منهجە لا بدەین یان بە ئارەزوو ویستی خۆمان کامەی با پێ خۆش بێت جێبەچێکین و کامەشی بە حەس پێ نەبێت وەلای منین پەنا بەخوای پەروەردگارەگرین چونکە بەڕاستی هەموو شتێک لە تەشریعات کۆتایی پێهاتووە ناتوای هیچ شتێک بۆ ئەم دینەی خوای پەروەردگار زیاد بکەین لە عیبادەتەکانمانە بەتایبەتی بۆیە ئەسڵ لە دینە ئەوەیە کە ئینسان ئیماندار نابێ هیچ کار و کردەوەیەک ئەنجام بدات کە دەقێکی ئاەتی قورآانی لەسەر نەبی یان فەرمودەیەکی پێغمبەری خوعالی ساڵتە بە صحیحی و ڕاست و دروست یان وتە و قولی هاوڵانی لەسەر نەبێ بۆیە کەوابوو برا و خوشکە بەڕێزەکانم ئەمڕۆ وشەیەک ئەوتێ لە ئەسڵا شەرعیە بەکارهێنانیشی واجبە و هەر کەسێکیش بەکاری نەهێنێ پێی گوناهبارە بێ چونکە بە دەقی ئاەتی قورآن ئەمرمان پێکراوە کە بێ بەکاری بهێنی لە ژیانی ڕۆژانەمانە و نابێ کەم تەرخەمی لە بەکارهێنانی ئەو وشەیەدا کە ئەویش وشەی ئینشاءاللهە هەرکو خی پەرۆزگار لە قورآە فەرمێ ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واتە هەرگیز لەبارەی هیچ شتێکەوە بە دڵنیاییەوە مەڵێ من بەیانی ئەو کارەکەم بە وشەی ئینشاءاللەوە نەبێ خوای گەورە فەرمانمان پێکا برا و خوشکە بەڕێزەکانم واتە نابێ ئێمە کە هەنگاوێک بۆ شتێک ئەنین وشەی ئینشاءاللە بەکار نەهێنی چونکە سەر ناگرێ برا و خوشکە بەڕێزەکانم کەواتە کاتی ئەتەوێ هەر شتێ بکەی هەربێ بڵێ ئینشاءاللە هیچ شتێک بڵێن یا هیچ بڕیارێک مەدەن بۆ سبەی یان بۆ داهاتوومان بەبیەوەی کە بڵین ئەگەر خوا ویستی لەسەر بێ ان شاء اللە ئەو کارە ئەنجام ئەدەین ئەتەوێ سبەینێکە بچی بۆ قوتابخانە نابێ بڵێ سبەیە چ بۆ قوتابخانە بە بێوت ان شاء اللە ئەتەوێ بڵێ ئەچم بۆ سەر ئیشەکەم یان ئەچم بۆ سەفەر یان ئەچم بۆ سەردانی فلان ماڵ یان ئەم ساڵ ساڵێکی تر ئەچم بۆ حەج ان شاء اللە ئەبێ هەر وشە ان شاء اللە بەکاربهێنین واتە بە بێ ئینشاڵا نابێت ئەم وشانە بەکاربهێنی چونکە ئایندە و داهاتوی هەر کەسێکمان پەیوەستە بە قەدەری خوای پەروەردگارە و براو خوشکە بەڕێزەکانم الله تعالی نەبێ ئێمە نازانین ئەو شتەی کە بۆی ئەچین پێی ئەگەین یا پێی ناگەین بەڕاستی ئێمە ناتوانین هیچ گرنتیەک و هیچ دڵنیایەک بدەین بۆ هەر شتێکەم نانێ پێ بگەین ئللا بێ بگەینەوە بۆ کوێ بۆ سەرویست و دەسەڵاتی الله تعالی ویست و دەسەڵاتی پەروەردگاری جیهانیان چونکە خوای پەروەردگار شارەزاترە بە ئێمە و لە عیلمی خوای پەروەردگارە کە ئێمە ئەتوانی بگەینە ئەو شتێک کە بەسمانە یان نە بەڵام بەڕاستی بشێ زیادە ڕەوی تیاکراوە جا پێش ئەوەی کە بچینەوە باسی زیادە ڕەویەکەکەین پێم خۆشە ئینشاڵا سەرنجتان ڕاکێشم بۆ چیرۆکێک کە بەداخەوە زۆرجا لە لای خەڵکانێکی دوور لە دین یان خراپەکان کە وشەی ئینشاءڵا بەکارێنی پێتەڵێ جەماعەتی ئینشاءڵا ماشاءڵڵا گەورەتین نیعمەتە ئەو قسەیەو پێم وتت سوێن بەخوا برا و خوشکە بەڕێزەکانم چونکە ئەوە لەو پەڕی جەهالەت و نا نەفامیە ژیان بەسەر باو کەسە کە پێی وابێ بە ئارەزوی خۆی ئەتوانێ و کارە ئەنجام بدا دیارە لە سەفرێکە مسلمانێک ئەگەڕێتەوە لەگەڵ کابراایکی بێدینە لە تیارەیەکە بەرەوکوێ بەرەو لەندەری پایتەختی بەریتاالە لە کاتی گەڕانەوەکەیان کەسە مسلمانەکە پرسیارەکە لە هاوڕێکی کە لەگەڵ یایەتی و هاوڕێکی بێدینە ئەڵێ ئیشاڵا چەندێکی ترمان باوە بگەین جا ئەوش لەویا دیارە بێدینە و ملحی دەشتەکەی بەلاوە قورسە و ناخۆشە هەروکو چۆن ئەمڕۆکە لە ناو ئێمە شاوشتە زۆر ناڕەحەتە بۆ سەر دڵی کەسانێکەوشە ئیشاءله بەکارێنی ئەڵەی خەجەرە دەی لە دڵیان بەڕاستی چونکە دژ بە بەرنامەکەی اللە و وە باوەڕی بە اللە نیە بەڕاستی لەبەر ئەویش لەوێ ئاڵێ جا ئیشاءاللەی بۆ چیە ئێمە سواری تیارە بووین و هیچ کێشەیەکیشمان و تیارەش بە ئاسمان ئاڕوا و ئەوەندەی ترەگەینە بەریتانیا لەو کاتەیە کە قسەکەی تەواوەکە یەخسەر بانگەوازی ناو تارەکە بانگەوازێکەکایەکی لە کارمەندەکان بانگەوازێکا و داوای لێبوون لە سەرشیرەکانەکە لێ بەهۆی حاڵەتێکی نائاساییەوە گەشتەکە ناتوانین لە ناو لەندەنی پایتەختا بنیشینەوە ناچارین کە بگەڕێنەوە بۆ پاریسی فەڕەنسا لەوێ بنیشینەوە چونکە کێشێکی تەکتیکی ڕوویداوە کابرا دەم و چاوی تێکەچە لە شوێنی خۆی بەس کابرای مسلمان چووکە پابەندە بە دیرەکەی خی پەروەردگارەوە ئەزانێت کە بە بێویستی خوا ناتوانێت و تیارە بڕوا بە بێویستی خوا ناتوانێت بنیشێتەوە بەڕاستی ڕاستەوانە ئەسبابن بەڵام خەڵکەم ڕۆک ئەسباب و تەوەکلی لێ تێک چووە خوشک و برا بەڕێز و خۆشەویستەکانم ئێمە ئەو شتە کە ئەسبابە سەرەکەوی دەبێت پشت بەخوا بڵێ دەگەین بۆ فلان شوێن چونکە لەوانەیە لە ڕێگە بکەوێتە خوارەوە چەند تیارەکەوتە خوارەوە چەند تیارە پارچە قشی دەدۆزرایەوە با ڕێگەکە سەلامت بێ کە ئەڕی بەحسابی خۆت پشت بە ئەسبابەکە مەبەستە پشت بە ئەلله تعالا بەس چونکە باز شەریکی بەخوا قرار داوە پشت بە خوا ببەستە و ئەسبابەکە بگرە بەر کەواتە ئینسانی بادارەبێ زۆر زۆر وریابێ بەڵامی تر ئەگەر ئەسبابیش نەگریتەوە بڵێ پشت بەخوا بەناو ئاوێکە ئاڕۆڵە پەڕێمەوە بەبێەوەی کە بەلەم زانی بەبێوی کە شتێک و ئەسبای بگریتە بەر ئەمەش بۆ خۆی غەڵەتە لە شەرعی خوای پەروەردگارە چونکە کە تۆ ئەبی ئەسباب بگریتە بەر ئەمجا پشت بەخوای پەروەردگارتە بەستی وکو چۆن ئیمامی عمر کامرای فەرموو لە حشرەکەی لە سەحراکە بەجێش فەرمی بی بەستەرەوە ئەمجا بیدەرە دەستی خوا فەرمیەوە بۆ بەجێشتی داوەتە دەستی خواوتی بی بەستەرەوە ئەمجا بیدەرە دەستی خوای گەورە کەواتە ئەبێ زۆر وریابی شتەکان وەکو خۆی ئاماژەی پێ بدرێت کابرا گیان تەماو کە بێدینە لە کاتی تەگانەی تر هاوارە کاتە خوا چەندێ باوەڕی بەخوارە بە سوێن بەخوارە و کاتاوارە کاتە خوای گەورە یعنی گیانی تێکە چێ بوو بەلاش بووی لە شێ ڕقە بێت ڕۆکاتە کابرا کابرش بسووار بەزار دەخەرەوە پێڵێ ئەڵە ئیشاڵا بەویستی خوا داوازی دەی قەدەری خوا کە دێرەوە بەرەو تەڕەفی فەڕەنسا یاری بۆی ئەبێ وریابی برا خوشکە بەڕێزەکە یان کابرای بێ باڵ ئینشاڵا دی ساعتە گەرە شاری لەندە تەواوی تر یعنی بۆیە زاری بە بێ ویستی ئەڵا ناتوانێ و تیارە دابەزێ کەوابوو برا خوشکە بەڕێزەکانم ئەمە ضرورە ئیسا بۆ داهات و بۆشتی هەنگاورێ بڵێ ئینشاءله بەبێ ئینشاءله نابێ وکو خی پەروەگا لە قڕان ئاماژەی پێدا و و ئاەتەکانیشمان هێنایەوە بەڵام ئەوەی کە باسم لێوە کرد کە ئەسلی بابەتەکەی ئێمەیە ئەو وشەیە کە ئێستا زیادەڕەوی تیا کراوە لە شوێن و شێوازی وتنی خۆی دوور خراوەتەوە چۆتە بابی بێفەرمانی پێغمەری خوعالی سەڵات و سەلام پەنا بەخوای گەورە کە زۆر بە شێوازێکی ناشەرعی و نادروست بەکارە هێنێ هەدەفی خۆی ناپێکێ لە کاتی بەکارێت چونکە هەر فەرمانێکی الله تعالی پێغمبەرەکەی علی سەڵات وسلام کە هاتۆتە خوارەوە لە ئاسمانەوە یان فەرموودەی پێ ساسم کە فەرمانێکی دایبسوە لە دنیاە لەسەر زەوی بۆ ئێمە بێتە تەشریع ئەبێ پابەت بی پێوەی نابێ لەی لا بدەیت ئەگەر خۆمان بە ئیمانداری ڕاستەقی نەبزانی وەگەر خۆمە بە شوێن کەوتەی پێغەمبەری خواب زای عليهەی سەڵات وسلام چونکە پێغەمەری خوا فەرمی عليهەی سەڵات وسلام لە فەرمودێک کە ئەنەس بۆمانە گێرەت و ڕزا ڕحمەتی خوای گەورەی لەسەر بێ فەرمێ کاتێک کە ئینسانی ئیماندار داوای شتێکە ئەبێ پێداگری بکە نابێ برا خۆشیا خوا لێو خۆش بێ ئینشاءاللە خوا لێو ڕازی بێ ئینشاءاللە لە کوردەوارەکەم دوعایە بەکارێنی یا لە تۆڕە کۆمەڵاتەکان لە کۆمێنتەکانی شەبەشێکی زۆر خوا لێی خۆش بێ ئینشاءاللە خوا شیفا و بە ئینشاءاللە پێویست ناکە ئینشاءاللە لە دوای دوعاکە بەکاربێنی برا و خوشکە بەڕێزەکانم لە شوێنی خۆیان بەکاری بێنە هەندێک جار کابرا ڕا بۆ شوێنێک ئینشاءاللە بەکار نایێنێ بەڵام لەویا ئینشاءاللەکە بەکارێنێ لە تۆ پێویستە بۆ داهاتوەکەت ئینشاءاللە بەکاربێنی نەک لەم حاڵەتەیە برا و خوشکە بەڕێزەکەم کەواتە ئەمە فەرمانی پێغەمەری خوای علی سەڵات وسلام تۆ بێ جێبەجێ بکەی چۆنکە لە تەشیعاتەکانی ترە لە بابەتەکانی ترە پێغمبەری خۆشەویست صلی الله عليه وسلم ئاماژەی بە هەندێ فەرمان داوە تۆ جێبەجێەکەی بە هەمان سیفەت ئەبێ ئابە و شێوازەش لەم لایەنەشەوە ئاگاداری خۆمی برا خوشکە بەڕێزەکانم بەگوێ بۆ منێژی بیاریمانێ دوور کاتە ئەگەر کەسێک بێت و بڵێ من سێر کار نوێژەکەم لە کاتێکا زیاتریشی کردووە خوخار کاری خراپی نەکردووە و دوو سوزدەی زیاتری تیابردۆ نوێژەکەیە بەڵام ئایا پاداشتی دەسەکەیان تاوەبارێ بە بێگومان تاوەبارە بێ چونکە پێ ساسەفرێ سەڵ و کەما ڕای تووری و سەلی نوێژ بکەن هەرۆکو من ئەبیری کە نوێژەکە بکەم کەواتە بێ نوێژەکانیشمان دەقاو دەق وەکو ئەو نوێژە بێ کە پێوە ساسە داوامان لەکە لە قەول و لە عەمەلمانا، لە گوفتار و کردارمانا، نوێژ و عیبادەتمان وەرناگیرێ گەر بەو شێوازە نەکەین کە پێغەمبەری خوا علیە سەڵات وەسەلام ئەنجامی داوە چونکە ئەو کاتە بینە خەسارەتمەندی دنیا و ئاخیرەت پەنا بەخوای پەروەردگار کەەوە برا خوشکە بەڕێزەکانم ئێمەی باوەدار کاکێ دوعا بۆ برایەکمان یا خوشکمان یا هەر تاکێکی باندارەکەین لەسەر ئەساسی ئەو فەرمودەی پێغەمبەری خوا علی سەڵات وسلام نابێ بڵێ خوای لە فلان برامان خۆش بە لە فلان خوشمان خۆش بە ئیشاءله بۆیە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام بە کابرایەکی و لە کاتی نانخواردنە کە بە دەستی چەپی نانی ئەخوارد پێی فەرموو بە دەستی ڕاستە نان بخۆ وتی ناتوانم دووبارەی کردەوە فەرمی بە دەستی ڕاستە نان بخۆ فەرمی ناتوانم پێوە سا سەلم فەرمی ئیتر نەتوانی کابراش دوای دوعاکەی پێوە سا سەلم ئیتر ئەو دەستی بەرز نەکردەوە جارێکی تر پەنا بەخوای گەورە کەواتە دەرچون لە فەرمانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کارێکی وا ئاسان نیە برا خوشکە بەڕێزەکانم ئەبێ بزای ئەو فەرمایشتەی پێغەمبەر صلی الله علیه وسلم و ئەو گفتوگۆی لەگەڵ ئەو کابرایە پیامێکی تو دەبەوە کەسانی کە پێچەوانەی فەرمانی پێغەمبەر صلی الله علیه وسلم جوڵێنەوە بێ بەڕاستی بە بزای برا خوشکە بەڕێزەکانم بێ فەرمانی کی ئەکەین چونکە هەر کردەوەێکی بێ مسلمان ئەنجام بێ پاداشی لەسەر وەرەگرین ئەگەر خۆ پێغەمبەر صلی الله علیه وسلم داوایان کردبێت ئەنجامی بدەین بەچاکە بێت ئەگەر بەخراپی بێت دوورکەوینەوە لەی پاداشی لەسە وەرەگرین کەوابوو بەکارهێنانی وشە ئینشاءاللە لەو شوێنەی کە پێغەمبەری خوا ساسەم نەهی لێ کردووە هەروەک ئەو ئەمرکردەیە کە ئەمرمان پێکراوە چۆن نان بخۆی بەدەستی ڕاستمان یان بەو شێوی خۆی کە لە ئیسلام ئەمرمان پێکراوە باشە برا خوشکە بەڕێزەکانی من لە کۆتایی ئیشاءله خاڵێکی زۆر گرنگێ ئەویش ئەوەیە کە لەوانەیە بڵین آخر ئەم شێ لە سەی ڕاهاتوی هەروە ئاسانی واز بهێنانی گرنگەوەی برا خوشکە بەڕێزەکانم هەتا خۆت ڕاهێنی ئیشاءله ئێستا و بیستت پیاوەکە هەتا بیرت یەتەوە هەتا ئەو کاتەی کە لەیادت نییە وشەکە بکە کە بیرە داتەوە وردە وردە هەوڵ بدە خۆت ڕابێنە لەسەر ئەوەی کە لە کاتی دوعاە وشەی ئیشەله بەکار بهێنە بەو شێوەی ئەنجاویدا کە پێغمەری خۆشەویست عليهەی سەڵات وسلام داوامان لەکە واتە بۆ داهاتوو بۆ هەنگاودار بۆ ئیش و کارێک ئیشەله بەکارێنین بەڵام بۆ مەسئەلەی دوعا کردن عەزم و جەزممان هەبێ پێویست ناکا بڵێین خوایە لێمان خۆش بە ان شاءاللە خوایە شیفای بدە ان شاءاللە ئەوانە ان شاءاللەکە تەرک دە زمانی خۆت ڕابێنە لەسەر ئەو شێوازەی کە خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم داوایان لێکردووی برا و خوشکە بەڕێزەکانم داواکارم لە خوا عاقبەتمان بەخێر بگێڕێ و زیاتر شارەزامان کە لە دینەکەی ئەگەر هەڵەیەکمان کردووە خوای لێمان خۆش بەگەر پێکابێ تیشمان لە خوای پەروەردگارەوەی خوای گەورە زمانی هەموو لایەک پارە و کامۆدینەکەی والسلام عليكم ورحمة الله وبركاته